باوکم دوای ئەوەی کە گوێی دایە شیعری سارد و سڕی لاوێک گوتی، دیارە هەموو شتێکی تێدایە بەڵام وا دەبێ تۆ خانووێکت هەبێ، خانووەکە داگردان و دار و دوو مەنجەڵی تێدا بێ، مەنجەڵەکە گۆشتیشی تێدا بێ بەڵام ئاگری تێدا نەبێ. خانووەکەت سارد و سڕە، مەنجەڵەکە ناکوڵێ، گۆشتەکە هەر خاوە، کە ئاگر نەبێ ژیان نابێ، شیعرەکەی تۆیش ئاگری تێدا نییە. جارێکیشیان. لە شاملیان پرسی ئیمام. ئەرێوە داغستانی نێوەبرسی چۆن توانیوێ سەدان ساڵ بەری هێرشی وڵاتە گەورەکان بگرێ و لێیان برسێتەوە ئەرێوە چۆن توانی قەیرانی سی ساڵ لەگەڵ قڕاڵی بە زەبر و زەنگدا بجەنگێ شامل وەڵامی دایەوە ئەگەر داغستان ئاگری ڕق و خۆشەویستی لە دڵدا نەبایە هەرگیز ئەم خەباتە سەختەی پێ نەدەکرا ئەم ئاگرە موعجیزەی نواندووە و زۆر دەستکەوتی گەورەی هێناوەتە کایەوە، ئەم ئاگرە گیانی داغستانە، هەر داغستان خۆیەتی. شامل پێداچوو، من کێم؟ کوڕە ڕەزەوانێکی گوندی گومریم. نە لە کەس کەڵەگەتترم و نە لە کەس بە شان و شەوکەتترم. بە منداڵی زۆر چڕووک و بێ نموود بووم، کە چاویان بە من دەکەوت سەریان بادەدا گوایە بۆ ئەم دنیایە دەست نادەم. یەکەم جار ناوم عەلی بوو، بەڵام کە نەخۆش کەوتم ناویان گۆڕیم و کردیان بە شامیل، بەو ئومێدەی نەخۆشییەکەم لەگەڵ ناوە کۆنەکەدا بڕوا. لەم دونیا گەورەیەدا هیچم نەدی، لە شار گەورە نەبووم، چمڵک و سامانم کۆ نەکردەوە، لە مەدرەسەی گوند خوێندم. دایک و باوکم خۆخی گومرییە، خۆمانیان بۆ لە کەر باردەکردم و ڕەوانەی بازاڕی تەمەرخان، شورایان، دەکردم بۆ ئەوەی لەوێ ساغی بکەمەوە. ماوەیەکی زۆر بەسەر ڕەوەزە شاخاندا قەرە بە قەرەی کەرەکەم دەڕۆیشتم تا جارێکیان شتێکم لێ قەوما. گەلەک لە مێژە. بەڵام لە بیرم نەکردووە و قەت لە بیریشی ناکەم. چونکە لەو ساتەیا بوو کە گیانم یاخود ئاگرم کڵپەی سەند. لەو ساتەوە بووم بەو شامیلەی ئێستا. زۆرم نەمابوو بگەمە. تەمەرخان شورا. لە پەڕگەی گوندێک تاقمە مناڵێکی چەتوون و خوێڕیم لێ ڕاست هات و شەڕیان پێ فرۆشتم و تیزیان پێ کردم، یەکێ تەپڵەکەی فڕاندم و تێی تەقاند هەڵات، کە بەرم دا دوای ئەوەوە ئەوانەی تر باریان لە کەرەکەم کردەوە و قەرتاڵەی میوەیان لە بەر یەک هەڵتەکاند، قا قا پێ دەکەنین و گاڵتەیان بە دەم چەفتی و بێ دەسەڵاتی من دەهات، بەڵام گاڵتە و قەشمەری ئەوان دەریای تووڕەیی منی هێنایە جۆش و. ئاگرێکی وام تێبەر بوو قەت شتی وام نەدیبوو، خەنجەری دەسک ئێسکسپیم هەڵکێشا و کەوتمە شوێن ئەوەی تەپڵەکەی فڕاندم و لە هەنداو دێدا گرتم. پێلەقەیەکم لێ دا و لە زەندۆڵێکم بردە خوارێ و خەنجەری دەبانم لەسەر گەرووی دانا کەوتە پاڕە پاڕە. پێم گوت باشتر وایە گەمە بە ئاگر نەکەی. لە ناو زەندۆڵەکەدا جێم هێشت و گەڕامەوە ئەوانەی خۆخیان لێ بە گۆڕێ وەرکردبووم، هەر بابایە بۆ لایەک هەڵدەهات چوومە سەر نزیکترین بان و تێم ڕاخوڕین، هۆ منداڵینە! ئەگەر دەتانەوێ ورگتان بە خەنجەر هەڵنەدڕم چیتان بردووە بیهێننەوە! پێویستی بە دووپاتکردنەوە نەکرد، ئەو ڕۆژە لە بازاڕ گوێم لێ بوو یەختیارەکان دەیانگوت زۆر شتی تریش لەم منداڵە، دەبیسینەوە منیش تەپڵەم هێنایە سەر ناوچەوان و کەرەکەمم دەنگدا و بە ڕێگەی خۆمدا ڕۆیشتم چما ئەمن حەزم لە شەڕ و کوکە بوو خێر ئەوان گێچەڵیان پێکردم و ئاگریان تێبەردام چەند ساڵی پێچوو ڕۆژێ سبەی نەبوو لە ناو ڕەزەکەم ئیشم دەکرد و قۆڵم لێ هەڵکردبوو لە خوارەوە خۆڵەڕەشی بە پیتم بە سەر شاخ دەخست و لە بن درەختانم ڕوو دەکرد. خۆڵم بە تەپڵەیەکی کۆن دەکێشا و کاتە زۆر جێ برینم لە لەش دابوو. کت بوو پڕ هەندێ پیاوم هاتنە لا. خەڵکی گوندە شاخاوییەکانی دیبوون و لە دوورەوە هاتبوون. داوایان لێ کردم ئەسپەکەم زین بکەم و چەک لە خۆم بدەم، بەڵام من حەزم نەدەکرد دەست بدەمە چەک و گفتم نەدانێ چونکە پەروەردەکردنی باخی خۆم، پێ لە چوونە شەڕ باشتر بوو. ئینجا قاسیدەکان گوتیان، شامیل، ئەسپی بێگانان ئاوی کانیمان دەخۆنەوە، بێگانە ئاگرمان دەکوژێننەوە، جا خۆت سواری ئەسپەکەت دەبی یان سوارت بکەن. کە ئەمەم بیست ئاگرم لە هەناوی بەر بوو، وەکوو ئاگری ئەو جارە وا بوو کە منداڵ تیتاڵیان پێ کردم، خۆخیان لێ بە گۆڕێ وەرکردم، لەویش گەرمتر بوو، بەرم بە باخەکەمەوە نەما. هەر هیچ شتم لە بیر نەما. نە با و نە باران و نە سەرما هیچیان ئەو ئاگریان پێ ناگوژێتەوە کە بیست و پێنج ساڵە وێڵیت سەر ئەو شاخانەی کردووم. گوندەکان مەرێزەیان لێ هەڵدەستێ دارستانەکان دوو کەڵ دەدەمێنن. لە ناو کادووی شەڕگەدا بڵێسە چەخماخە دەدا سەراپای قەوقاز. بڵێسەیە ئەمەیە ئاگر. دەڵێن لە زمانی کۆن ئەگەر دژمنێک پێی بنایەتە ئەم دی و سنووری داغستان ئاگرێکی وەک برچ بڵندیان لەسەر بەرزترین ترۆپ کە شاغ دەکردەوە. کە لە گوندەکانی ئەو ناوە چاویان بەم ئاگرە دەکەوت هەر کەسە لە شوێنی خۆی ئاگری دەکردەوە. ئەم ئاگرە وەکوو بانگەواز وا بوو. هەر کەسە کە چاوی پێ دەکەوت سواری ئەسپی هاوار دەبوو، سوار لە هەموو ماڵێکەوە دەهاتن و لە هەموو گوندێکەوە ڕێچکەیان دەبەست. لەگەڵ بانگەوازی ئاگردا زەلام بە سواری و بە پێ دەهاتن. تا هەڵاوی ئاگر لە سەر ترۆپکە شاخان بمایە، ئەو ردێن سپی و منداڵانەی لە گوندان مابوونەوە دەیانزانی، دوژمن هێشتا لە ناو سنووری داغستان ماوە. کە ئاگرەکە دەکوژایەوە نیشانەی ئەوە بوو کە مەترسی نەماوە و ئاشتی گەڕاوەتەوە سەر خاکی باوک و باپیران. ئەم چیاییانە لە مێژووی دێرینی خۆیان زۆر جار ئاگری وایان کردووەتەوە. ئەو ئاگرانە نیشانەی فەرمانی شەڕ بوون. بۆ چیاییەکان جێگای تەکنیکی نوێیان پردەکردەوە وەک، ڕادیۆ، تەلەگراف، تەلەفۆن، تا ڕۆژی ئەمڕۆش لە شاخەکان هەندێ قاتی ڕووت و بێدرەختیان تێدایە دەڵێی گامێشی لەندەهۆر لەسەری پاڵکەوتوون. چیاییەکان دەڵێن باشترین جێگا بۆ خەنجەر کالانە. بۆ ئاگر ئاگردانە بۆ پیاو ماڵی خۆیەتی بەڵام ئەگەر ئاگر لە ئاگرداندا بازی دا دەرێ و لەسەر تۆپکەی شاخان بڵێ سەیدا ئەو حەلا و خەنجەرەی لە ناو کالاندا بمێنێتەوە خەنجەر نییە و ئەو پیاوەی لەبەر ئاگر دابنیشێ پیاو نییە. چوانەکانی داغستان ئەرکیان تەواو دیارە هەندێک بە ڕۆژ چاویان لە مێگەڵ دەبێ و هەندێکی تر بە شەو پەز. لە گورگ پەس دەکەن، بەڵام هەمیشە یشێکی وایان تێدایە کە نە پەیوەندی بە مەڕانەوە هەیە و نە بە گورگان، ئیشی ئەوەیە چاوی لە ئاگر بێ و لێ نەگەڕێ بکوژێتەوە. پاسەوانی ئاگرە و هەر وایشی پێ دەڵێن. ئەم پاسەوانی کردنەی ئاگر تایبەت نییە بە یەک کەس، هەموو ئێواران پێش ئەوەی تاریک دابێ شوانەکان، لە ناوەخۆیانەوە یەکێک هەڵدەبژێرن و ئاگرەکەی پێ دەسپێرن، ئەمەشیان کارێکی گرنگە و بگرە هەندێ جار سەختیشە. زۆر شت بە ئاگر دەکرێ، چێشت لێنان، خۆ گەرم کردنەوە، شمەک وشک کردنەوە، ڕووناکی، قسەی چاک، جگەرە کێشان کە هاوڕێیەکی سەرەکی گفتوگۆی بە کاوەخۆی مێردانە. ئاگر لە کووخی شواناندا نییە، لە دەرەوە، لە ژێر ئاسمانی کراوەدا دەکرێتەوە و بایەخێکی تایبەتی گەرەکە. بە دەست و تەپڵە و کەپەنگ ئەو ئاگرە لە باران و بەفر و زریان دەپارێزن. بەڵام ئاخۆ پیاو ناتوانێ بە مەردی ئازا و شاعیر و گۆرانیبێژ و شایەر و سەماکەر و سازندەکانیش بڵێ پاسەوانی ئاگر؟ ئێمە زۆری وامان هەن ئەو بڵێسە نەمرەیان لە ناو دڵدایە و بە خەڵکی تری ڕادەگەیەنن، بڵێسەی شیعر، بڵێسەی ئەفسانە و کەلەپوور، بڵێسەی خۆشەویستی خاکی باوک و باپیران. منیش هەست دەکەم کە پڕوشکێ واگرم لە دڵدایە و دەزانم لە سەرمە لێ نەگەڕێم بکوژێتەوە دەبێ باش پەروەردەی بکەم و وای لێ بکەم گەرمی و ڕووناکی بە پێشەوە بدات بۆ ئەوەی ئەوانەی پاشان دێن لە منی وەربگرن و دوورتری ببەن. پیاو چۆن خۆی لە ئاگری ئاسایی دەرەوە دەپارێزێ، دەبێ ئاوهاش ئاگری ناو سنگی خۆی بپارێزێ. لە ئاهەنگ و مێهرەبانی گوندی شاخاویدا هەمیشە پاش گۆرانی نوکتە دێت و، دوای ساز و هەڵپەرکێش قسە. ئێمەش دوای ئەوەی نەختێ باسی ئاگرمان کرد با بزانین داخۆ لە داغستانی خۆماندا چۆن بە دوای بەفرە پیاودا دەگەڕان. من خۆم بە زیندوویی چاوان گاڵتەیەکی گەورەم دی کە چیاییەکانمان بە هەندێ زانایان کرد کە هاتبوون لە بەفرە پیاو دەگەڕان. ئاڤارەکان پێیان گوتن بڕۆنە ناو دارجینان، ڕەنگە ئەوەی لێی دەگەڕێن لە ناو ئەواندا بێ، دارجین ڕەوانەی ناو لەکانیان کردن، لەک ڕەوانەی لاو لیزجیان کردن، لیزجی ڕەوانەی ناو کۆمیکانیان کردن و کۆمیک ڕەوانەی ناو نوگاییانیان کردن و نوگایی ڕەوانەی ناو تەبەساریان کردن بە کورتی سەراپای داغستانیان پێکردن ئەنجام شەکەت بوون و لە گوندی کێکۆنی وەستان کە عوسمان عەبدولڕەحمانۆفی پاڵەوانی لێیە ڕەنگە هەندێ خوێنەر لە فیلمی دوورگەی گەنجینەدا دیبیان کە سێ زەلام پێکەوە دەگرێ و لە کەشتی فڕێیان دەدا. بە رێکەو تڕومبێلی زاناکان لە بەستێکی نزیک چیکونی چەقی هاتنە خواری ویستیان پاڵی بدەن بەڵام پێیان نەجوڵایەوە. عوسمان لە سەربانی خۆیان دانیشتبوو. دیتی لە دەوری ترومبێلەکە دێن و دەچن. هاتە خوارێ و بە هەنگاوی گەورە و شێنەیی خۆیەوە چووە کنیان. وەکو یەکێ کە قالۆچە لە ناو لەگەنێکی چەور و لووس دەربێنێ ئاوەها تڕۆمبێلەکەی هەڵگرت و بڵندی کرد و بردیە شوێنێکی وشک. زاناکان لێیان بوو بە مقۆمقۆ، واقیان وڕما، دەبێ ئەمە بەفرە پیاو بێ و بە هانایانەوە هاتبێ، عوسمان تێگەیشت، وەڵامی دانەوە، ئێوە خۆڕا وەختی خۆتان دەدۆڕێن و لێرە دەگەڕێن، ئێمەی چیایی لە بەفر دروست نەکراوین! لە ئاگر، لە ئاگر دروست کراوین. ئەگەر من ئاگرم تێدا نەبوایە چۆن دەمتوانی تڕومبێلەکەتان هەڵگرم و لە ناو قوڕدا دەریبێنم؟ بە کاوە خۆ، جگەرەیەکی تێکرد و ئەستێ و بەردەستەی دەرهێنا. قاوەی داگیرساند و جگەرەکەی پێکرد و گەواڵە دووکەڵێکی بە بادا. لەگەڵ دووکەڵەکەدا گرمەی پێکەنینێکی لە سنگی پان هاتە دەرەوە. گرمەکە وەکو گرمەی هەرەسهێنانی تەپکە شاخ وابوو، وەکو گرمەی گلۆربوونەوەی تاوێرە بەردی دەم جۆگای شاخ وابوو، وەکو بوومەلەرزەی شاخ هەژێن وابوو. ئەبو تالیب کە ئەم چیرۆگەی بیست گوتی. خەڵک بە دوای شتی وا پڕ و پووچە بگەڕێ چۆن لە قوڕدا ناچەقێ؟